کاناڵی توتڕک بەشی نۆهەمی کتێبی پێکەنینی گەدا چیرۆکی شەهیدی زوڵمە کفن و شۆردنی نابێ ساڵێک لە ساڵان دێوی قات و قڕی و گرانی باڵی ڕەشی بەسەر ناوچەی ژاوەرۆدا کێشا ڕەهێڵەی پەرێشانی و پەشێوی و شپرزەیی دایک کرد. وەرزێر لە کشتوکاڵی بەهاری و لە ڕەپستە و ئاوەنیای پاییزە مافنگی و ڕەنجەڕۆ مایەوە. هەژار و نەدار و کز و کەنەفت کەوت و ژیانی تاڵ و ئاڵۆز بوو. سەرەڕای ئەمانەش ئەوەندەیان بردبووە گەل و هەرەوەز وەک قسەقوتان ئەڵێن لە چوار پەلا گوێچکەی ساغ بوو. زگی برسی و پشتی بریندار و شان و شەپیلکی تێکشکابوو. کۆڵکێشانی زۆر و زەوەند هێز و توانای پێ نەهێشتبوو. برسیایەتی و بێ بژێوی ڕست و دەرەتانی لێ بڕیبوو. وەرزێر ئەوەندەی سەرنجی دا و بیری کردەوە و سەری هێنا و برد، نەیتوانی ڕێگای ڕزگاری و چاری چارەڕەشی خۆی بەدی بکا. لەلایەکەوە بێگار مەودای نەئەدا بەرژەوەندێک لە حاڵی خۆی بکات و لەلایەکی تریشەوە ناشارەزایی و نەزانی ڕۆژی ڕووناکی لێ کردبووە شەوە زەنگ. بێبارانی و وشکەساڵ و خەلک گران بوو. بێبارانی و وشکەساڵ و خەلک گران بوو. بێکاری بوو. ئیش لە حان ڕەنجبەر و ئیشکەران چوو بۆ پشتی شێران، ئەوەی لەو ناوەدا فرە و فراوان و کەم نرخ و هەرزان بوو، تەنیا تەرم و جەندەکی هەژاران و فڕین و پەڕەوازە و ئاوەکی بوونی گیانی وەرزێران بوو. ئاژاوە و پەشێوی بوو لە ناو لەشاندا، گیانی سەر بە هەش توانای مانەوەی ناو جەندەکانیان نەمابوو، ناچار هەڵوەدا ئەبوون و ڕایان ئەکرد. بە ئاسمانە. هەباسی وەرزێر پێش گیان لێتوەران شی کرد لە خاو و خێزان و سەری خۆی هەڵگرت و ڕۆیشت. بە دارە دارە و لارە لارەوە ڕێگای گرتەبەر، بەڵکو لە جێگایەک چارەسەری خۆی بکا. بە چنگە کڕکە و پەلە کوتە و لنگە لەرزە، بە چەند کەژ و کێو و چیا و هەورازا هەڵگەڕا و لە چەند شیو و دۆڵ و نشێوەوەدا گەڕا و لە چەند چەم و ڕوبار پەڕییەوە تا ئاخری بە هەر مەینەتێک بوو خۆی گەیاندە شارێک لە شارە نزیکەکانی گەرمێن. کە لە شار نزیک بۆوە شنەی هیوایەک دای لە دڵی زاماری، بە خەیاڵی خۆی لای وابوو ئیتر ئاوەدانییە و جێگای ئینسانەتی و پیاوەتی و شارستانییەتە، زگی تێر و لەشی تیمار ئەکات و کە تۆزێ بوژایەوە دەس ئەداتە کاروبارێک، خۆشی ئەژیەنێ و پارەش بۆ خاو و خێزانی ئەنێرێ و لە چنگ برسیایەتی و مردن دەریان ئەهێنێ. جا بە شێنەیی ئەوانیش دێنێ و لێی دائەنیشێ، هەریەکە خەریکی ئیش و کارێک ئەبن و لە شارستانی پڕ خێر و بێر و لە وڵاتی تێر و تەسەلدا ئاسوودە و دڵنیا ئەحەسێنەوە و جارێکی تر بە بیریش ناگەڕێتەوە. وەرزێری ساویلکە و دڵپاک هەر وا زوو ژینی خۆی و خێزانی لەو شارەدا سووک و ئاسان بە خەیاڵ پێک هێنا و بزەی هومێد و هیوا ئەیگرت و لە بەر خۆیەوە ئەیگوت نەمئەزانی کوردستان ئاوایە، جێگای بەپیت و بەرەکەتی وەک ئێرەی تێدایە، نامەخوا ئەم خەڵک و مەردمە چەند تێر و پڕن، چەند پۆشتە و پەرداخ و بەهێز و گوڕن، چەند کۆک و بۆشناخن، چەند ڕەنگ و ڕوسور و خەریک و دەست بەکارن، ئەگەر کوردستان وا ئاوەدانە ئەی بۆ لای ئێمە ئەوەندە کووڕ و کڕێن و خاپوور و وێرانە؟ ئەبوو کە قات و قڕی و نەهاتی ڕووی کردە لایەک لایەکەی تر درێغی لێ نەکات و یارمەتی بدات، دیسان هەر باشە دێین لێرە ئەژین تا لە سیاساڵ و نەهاتی ڕزگار ئەبین، خوا دەروویەکی باشی لێ کردمەوە بە هۆی مەینەت و دەردەوە گەیاندمیە ئێرە، پیر و پێشینان کوتوویانە، خوا کە بە لێزانی دەرگایەک داخات، بە میهرەبانی کەلێنێکی تر ئەکاتەوە. ئیتر شان و قۆڵم لە بێگار ئاسوودە ئەبێت و مردووی گۆڕ و گۆڕستانیشم لە قوسەند و جمێن و جنێو ئەحەسێتەوە. وەرزێر گەشایەوە و زۆری پێ خۆش بوو کە ڕزگاری بووە و جەندرمە و خان و بەگ و بێگاری لە کۆڵ کەوتووە. بە دڵێکی پڕ لە ئاوات و هیواوە ڕووی کردە ناو شار و هەندێ گەڕا بە جادە و بازاڕا. شەرمی کرد داوای هیچ لە هیچ کەس بکات و لە ڕووی نەهات لە کووچە و کۆڵانان هەوڵی دوو سێ نان بدات. بە زگی برسی و لەشی ماندووشەکەتەوە ڕۆیشت و ڕووی کردە مزگەوت، بەڵکو لەوێ دڵنەرمێ، دیندارێ، خاوەن ئیمانێ، بە چەند فلسێ یا بە یەک دوو نانێ دەستگرۆیی بکات، تا شەو بحەسێتەوە و بەیانی خۆی گورج کا بۆ ئیش و کارێ. تەنیا ڕۆژێکی دژوارە کە یەک دوو ژەم تێر بوو ئیتر وردە وردە ئیش ئەکات و پارەی دەست ئەکەوێت و ئەبوژێتەوە و دێتەوە دۆخی جاران چ بکا بڵێ چی کار بۆ ڕەنجبەران حەسانەوەیە پیشەی کرێکار ڕەنج و چەوشان چەوسانەوەیە کار کاڵایەکە بە بەژن و باڵای کرێکار و وەرزێران ڕاوە ئەو ڕۆژەی بێکار نەبن خۆشی و جەژنیانە چوو، لە هەیوانی مزگەوت دانیشت و بە چاوەنواڕی ڕێکەوت، بە چاوەنواڕی ڕێکەوت کسکەی کرد. زۆری نەخایاند کابرایەکی چڵکنەی چاو مژمۆر لە درگای مزگەوتەکە هاتە دەرەوە، لەم نەگبەت و چارە ڕەشە هاتە بەرەوە، چڵکن بە تێخوڕینەوە کوتی، کابرا خەڵکی کوێی؟ وەرزێر بە خاو و خلیچک و بێهێزییەوە وەڵامی دایەوە، ژاوەرۆ. چڵکن گوتی، خێرا کە هەستە بڕۆ. وەرزێر گوتی، هیچ ئەرکێکم لەسەر تۆ نییە. بۆچی دەرمەکەی؟ ئێرە مزگەوتە، خانەی خوایە، جێگای ئاوارە و هەژار و داماوانە. لە خوا ناترسی؟ وا تێم ئەخوڕی و ئەگوڕێنی بە سەرما و لەم خانەی خوایە وا بە سووکییەوە دەرمەنێی؟ تۆش هەر وەکوو من ماف و پێوەیەتی. ئیتر بۆچی وازم لێ نایەنی تۆزێ بحەسێمەوە؟ چڵکن وتی، با مجێوریش بم، پێم ناخۆش نییە و لێم لە چاو نایە کابرایەکی چارەڕەشی وەکوو تۆ لێرە بێت، بەڵام لەبەر خوا ئەمەت پێ ئەڵێم، کەچی دیارە ناشارەزای و نازانی، قوڕ بەسەر، بتبینن ئەڵێن بێگانەی و ئەتگرن، جا ئیتر ئارەزووی خۆتە. وەرزێر کوتی، بۆچی من و تۆ هەردووکمان کورد نین؟ هەردووکمان وەک یەک هاوڕەگەز و خوێن نین؟ ئێرەش هەر کوردستان نییە؟ من و ئەم خەڵکەی لە ئەم شارەدان گشتمان کورد نین و لە کوردستان نین، ئیتر بۆچی ئەم گرن؟ ئەم من و تۆی و دووبەرەکییە چییە؟ ئەم جیاوازی و قینەبەرییە شوورەیی نییە؟ خۆ من نەهاتووم بەشی کەس بخۆم و ببمە بار بەسەر کەسەوە، ئەمەوێ لێرە بحاوێمەوە و بە ڕەنجی شان و کرێی دەستی خۆم بژیم، ئیتر سوچ و تاوانم چییە لەسەر چی ئەم گرن؟ چڵکن گوتی، تێ ئەگەم و ئەمانم وەک ڕۆژ بەلاوە ڕۆشن و ڕوونە، بەڵام کێ ئەم چەند و چوونەت لێ ئەبیسێ؟ بێ سوودە، ڕاکە ئەتگرن و ماوەیەک ئەتخەنە زندان و لە پاشان بەڕێت ئەکەنەوە بۆ وڵاتی خۆتان. وەرزێر کە ئەمەی بیست جەرگ و هەناوی داکەوت و حەوش و حەساری مزگەوتی لێ بوو بە کونە مشک، جنێو و لێدان و برسێتی و بێگاری بیرکەوتەوە و زامی جێگە کۆڵ و داری زۆرداری کولایەوە، ئاخێکی هەڵکێشا و چاوێکی بە ئاسمانا خشاند، چ ڕوانین و چاوپیاخشاندنێک! بە قەدرایی سەد کتێب پڕ بوو لە گلەی و بناشت، بە دوو سێ تەکان هەستا و لەشی لە قاچی بار کرد، لاقی لەرزی و ئەتگوت ئەڵێ ئیتر بەسە هێزم تێدا نەماوە سوام دار و بەرد و ئاسن و پۆڵا نیم گۆشت و ئێسقانم پەکم کەوتووە ڕاستیەکەی ئەوەیە ئیتر بە من دەرناچێ وەرزێر گوێی نەدایە بە کۆمەکی گاڵۆکەکەی وەک پەت کێشی کرد و بە دارەدار خۆی پێگەیاندە قەراخ شار ئیتر لەوێ مەینەت کۆتایی هات لاق لەرزی، لەش کەوتە زەوی، گیانی شەکەت و وەڕزیش بۆ ئاسمان فڕی. مجێور کە قسەی پتەو و بیچمی مەینەتباری کابرای وەرزێر کاریان کردبوە دڵی و ئازاریان ئەدا، هەستی هاومەینەتیی بێدار بوو و کوتی، ئێمەی هەژار بەزەییمان بە یەکترا نایەتەوە، کێ بەزەیی پێماندا دێتەوە؟ هەستا دوای کەوت کە بیهێنێتەوە، بەڵکو خێرۆمەندان لە مزگەوت خێری پێ بکەن تا تۆزێ ئەبوژێتەوە، جا ئەوسا ملی کارێ بگرێ یان بڕواتەوە. بازاڕ و جادە و کۆڵانی بەدوادا گەڕا و کەلێن و قوژبنی شاری پشکنی، تووشی نەهات، تا ئاخری لە قەراخ شار دۆزییەوە، بەڵام چی؟ لاشەیەکی بێ گیان و زامار. زانی تاوانێکی گەورەی کردووە و سووچی ئەوە ئەم چارە ڕەشە مردووە. تەریق بۆوە و پاڕایەوە لە تەرمی زامار و دۆعا و فاتیحەی خوێن بۆ گیانی پەڕەوازەی هەژار، بەڵکو لێی ببورێ و لەو تاوانەی کردوویەتی بیبەخشێ. لەبەر خۆیەوە ئەیوت، من بە گیانی ناخێرم دڵسۆزیم کرد، بەو قسانە ویستم خێرخوایی بکەم، خۆ بۆ یەکم نەبوو بەم ڕۆژە بگات. بە شەرمەزاری دای بە کۆڵی خۆیدا و پەیتا پەیتا لە ژێر لچەوە ئەیگوت، بریا سەد بریا من بوومایە لە جیاتی تۆ، هەڵیگرت و هێنای لە حەوزی مزگەوت ڕایکێشا و بۆ کفن کەوتە ناو بازاڕ ڕۆیشت تا گەیشتە دووکانی مام حاجی بازرگان و کوتی کابرایەکی هەژار و ئاوارە و بێ کەس و کار لە برسا مردووە هاتووم بۆ کفن تۆ کفنی بۆ بکە و شۆردن و گۆڕیشی لەسەر من حاجی پیشی خواردەوە و مژێکی لە جگەرەکەی دا، وەک مار پێوەی دا، پڕ بە پێست ئاوسا، لە پاشان کۆکەیەکی کرد و هاتە قسە و کوتی، بەم بێبازاڕییە خێر و بەرەکەت و هێناوە، بە من چی ڕەش و ڕتێک مردووە؟ دیسان هێندێکی کە پیشی خواردەوە و کوتی، باشە پەلە مەکە، با بازاڕمان ببێ، ئەوسا وەرەوە کفنی بۆ ئەکەم. مجێور بە تووڕەیی و بەسەر ڕاوەشاندن گەڕایەوە، لە ژێر لێوەوە بە دەم ڕێگەوە بە جنێوەوە ئەیگوت، بەڵێ مام حاجی، تەرمەکە خوێ بکەم بۆگەن نەکات تا بازاڕت ئەبێت، ئەوسا بێمەوە خزمەتت، تف لە خۆت و پارەشت، بۆچی مردووش کاڵا و کووتاڵە پەسا و ئیحتیکار بکرێ؟ بردی، بە جلوبەرگەکەی بەریەوە ناشتی و کوتی، شەهیدی زوڵمە! کفن و شۆردنی ناوێ.